چیرۆکی کەلیلە و دیمنە نووسینی فەیلەسوفی هندی ناودار بەیدەبا وەرگێرانی لە عەربیەوە بۆ کوردی عمر تۆفیق خوێندنەوەی زانا عبدالرحمن هاوبیر عمر میکس و مۆنتاژ سۆران عبدالله بەرزان قادر خەڵوز. کلیلە و دیمنە. خۆشەویستان ئەڵلقەی ڕابردوومان بەوە کۆتایی پێهێنا کە پاشا ڕێگەیدا بە بەیدەبای فەیلسوف بۆ چوونەکانی لەمەڕ هاتنەکەی بۆ لای پاشا بخاتە ڕوو فەرمونون با بەیەکەوە گوێبیستی بەسەرهاتەکانی ئەم بەشە بین. بەیدەبا ڕۆیشتە ژوورەوە و ڕاوەستا و سەری خستە سەر زەوی و لە پاشا ڕەق ڕاوەستا و هیچ قسەی نەکرد دەبەشلیم لەم بێدەنگبوونەی بەیدەبا بیری کردەوە و لە دڵی خۆیدا وتی ئەم پیاوە لەبەر دوو شت زیاتر نەهاتووە، لەبەر هەژاری یان کارەساتێکی بەسەردا هاتووە کە لە توانایدا نییە، وتی گەر پاشایان لە وڵاتی خۆیاندا گەورە بن، زانایان گەورەترن، چونکە ئەوان بە زانین لە پادشا دەوڵەمەندترن، بەڵام پادشا هەرگیز بە ماڵ بەرامبەرکەی زانینی پێناکرێ، زانین و شەرمکردن دوو هاوڕێی خۆشەویستی یەکن. لەیەک جیانابنەوە ئەگەر یەکێکیان نەما ئەوی تریش نامێنێ وەک دوو هاوڕێی خۆشەویست کە یەکێکیان لەناو چوو ئەوی تریش ژیانی لێ تاڵە بێ ئەوەی شەرم لە زانا نەکا و ڕێزی نەگرێ مێشکی نییە و بە نەزان دەرەکەوێ پاشا سەری بەرز کردەوە و پێی وت ئەی بەی دەبە ئەتبینم کە قسە ناکەی و وە باسی پێویستی خۆت ناکەی من وتم لەوانەیە کە ترسێک یان سەرسوڕمانێک گرتبیتی، لەبەر ئەوەیە کە دەمێکە وەستاوم، وتم ڕەنگە لەبەر کارێک نەبێ نەهاتبێتە ئێرە. لەبەرئەوە پرسیاری ئەم هاتنەت لێ ئەکەین، ئەگەر زۆریان لێ کردبی، بە زووترین کات مافت بۆ وەرەگرین و ئەگەر کارێکی گێتی هەبێ، هەر چۆنێک بتەوێ بۆت جێ بەجێ ئەکەین و ئەگەر لە بابەت کاروباری وڵاتەوە بێ کە پادشا ناتوانێ بیبەخشێ، بەپێی خۆی سزای بۆ دانێم واگەر لە بابەت کاروباری گەلەوەیە لەسەر قسەی تۆ سەیری چاکەیانەکەم چونکە زانایان هەمیشە فەرمانیان بە چاکە داوە بەڵام تێنەگەیشتوان دژی ئەم قساکەن ئەوە من ڕێگەم دای بارەزی خۆت قسە بکەی کە بەیدەبا ئەوەی بیست ترسی نەما سەری بۆ پادشا دانەواند و دوای وتی لە پێشە داوا لەخواکەم کە پادشا بهێڵێ و تەختی هەتا سەر بۆ بمێنێ، چونکە لێرەدا چاکەی لەگەڵ من کرد و شوێنێکی وای پێ بەخشیم کە لە پاش خۆم سەرم بەرز بێ لە ناو هەموو زاناکاندا بە درێژایی جیهان یادم بکرێتەوە. هاتنی منیش بۆ لای تۆ ئەمەیە کە پەند و ئامۆژگارییەکم لەگەڵ خۆم هێناوە. بۆ هیچ کەسێک ئەوەم نەبردووە ئەگەر پاشا ڕێ بدا بە وتنی و گوێم لێ بگرێ و کاری پێ بکا سوودی لێ وەرەگرێ وا گەر بە هیچی نەزانێ و گوێی نەداتێ من ئەوەی کە لە سەرم پێویست بووە ڕامگەیاندووە پادشا وتی بە ئارەزووی خۆت قسە بکە هەتا لێ بیتەوە گوێت لێ گرم و وە بە پێی قسەکان پاداشتت بۆ دانێم بەیدەبا وتی، من زانیومە کە لە جیهاندا ئەو شتانەی کە مرۆڤ جیاکاتەوە لە هەموو زیندەوەران ئەم چوار شتەیە، تێگەیشتن، دەروون پاکی، ژیری، دادپەروەری. هەروەها زانین و وێژە و لێکدانەوە پەیوەندییان بە تێگەیشتنەوە هەیە و بەخشندەیی و شەرمکردن و خۆپاراستن و پیاوەتی پەیوەندییان بە دەروونپاکییەوە هەیە. ڕاستی و چاکە و چاودێری و ڕەوشتی باش پەیوەندیان بە دادپەروەریەوە هەیە ئەم شتانە چاکەن بەڵام دژی ئەمانە خراپە و نەگبەتیە ئەم شتانە لە هەر کەسێکدا کۆبێتەوە لە جیهاندا تووشی گیروگرفت نابێ و لە دواڕۆژدا کەم ناکا زانین و تێگەیشتن گەنجینەیەکن هەرگیز دوایی نایە وە خۆشیەکەن کە تەواوبوونیان نییە منیش لەبەر ئەوەی کە لای پادشا وەستاوم بۆیە بەم قسانە دوام چونکە پادشایان ئەبێ هەمیشە ڕێزیان لێ بگیرێ زانەکان وتویانە هەمیشە بێدەنگ بە چونکە ڕزگارت کاوەتێڵێتەوە و لە قسەی پڕوپوچ دوور بکەوەرەوە چونکە پەشیمانی لە دوایە واگێڕنەوە چوار کەس لە زانا گەورەکان چوونە لای پادشایەک ئەویش پێی وتن هەریەکە قسەیەک بکەن کە بناغەی زانین و وێژە بێ زانای یەکەم وتی چاکترینی هەموو زانینێک بێدەنگیە دووەمی ژووتی چاکترینی هەموو شتێکەوەیە کە پیا و شوێن و پای خۆی بزانێ چەندە سێم وتی چاکترین شتەوەیە کە پیاو قسە لە کارێک نەکە کە پەیوەندی بە ئەوەوە نەبێ زانای چوارەمیش وتی، حەسانەوە لەوەدایە کە پیاو خۆی بدا بە دەست کاری ڕۆژگارەوە. وا گێڕنەوە جارێک پادشای چین و هیند و ئێران و ڕۆم کۆبوونەوە و بڕیاریان دا کاریەکە یان قسەیە بکا کە بە درێژایی جیهان بۆی بنووسرێ. پادشای چین وتی، من ئەو قسەی کە ئەمەوێ بیکەم ئەتوانم نەیکەم. نەوەک لە دەمم دەرچێ و دوایی بۆم نەگێڕدرێتەوە. پادشای هیند وتی من سەرم لە کەسێک سوڕەمێنێ کە قسەیەگەکە ئەگەر بۆ خۆی بێ بەکاری نایە و ئەگەر دژی خۆی بێ لە ناویە بە پادشای ئێرانی ژووتی ئەگەر قسەیەکەم کرد قسەکە خاوەنی منە بەڵام ئەگەر نەم کرد من خاوەنی ئەوم. پادشای ڕۆمیش وتی، من هەرگیز لە بێدەنگیدا پەشیمان نەبوومەتەوە، بەڵام کە زۆر قسەم کردبێ، هەمیشە پەشیمانی دایگرتووم. کەوابوو بێدەنگی باشترە لە زۆر وتن، بە تایبەتی لای پادشایان، و پیاوە بێ زمانی خۆی بگرێ. بەڵام پادشا خوا ئاگاداری بێ کە ڕێی دام قسە بکەم. ئەبێ نیازی خۆمت پێ بڵێم. بەڵکو سوودی لێ وەربگری و وە من ئامانجم چاکەی دواڕۆژە و لەسەرمە کە بیڵێم و ئەیڵێم ئەی پادشا تۆ ڵە وڵاتی باوک و باپیرتا کە ئەم وڵاتەیان دامەزراند و ئاوەدانیان کردەوە و لەشکر و سوپایان ڕێخست و ئەم وڵاتەیان پێ گەورە کرد کە تۆ هێشتا لەدایک نەبوو بووی بە خۆشی و کامەرانی ڕایانە بوارد لەگەڵەوەشدا بە نەرمی و دڵسۆزی لەگەڵ هەموو کەسێکدا جوڵانەوە لەبەرئەوە لەپاش مردنیان کەس بە خراپە ناوی نەبردن ئێستاش تۆ لە جێگەی ئەوان دانیشتووی و هەموو شتێکی ئەوان لە کاروباری سەربازی و سەرباز کەوتۆتە دەستی تۆ بەڵام تۆ مافی گەلت خستە پشتگوێ و لە خۆت بایی بووی ڕەوشتت تێک چووە و خراپەت لێ بڵاو بۆتەوە منیژەڵێم ئەی پادشا چاکتر وایە کە تۆ ڕێگەی باوک و باپیرت بگری و لەگەڵ ئەم گەلەی خۆتا بە چاکی بجوڵێیتەوە بۆ ئەوەی لە دوای خۆت بە چاکە بازت بکەن و بە خراپە ناوت نەهێنن بەم جۆرە وڵاتەکە دەمێنێتەوە و ئەوەش بزانە ئەی پاشا کە پیاوی بێ هۆش و لە خۆبایی ئەو کەسەیە کە هەمیشە توند و تیژە لە کاروباری خۆیدا و دڵخۆشە و گوێ ناداتە قسەی کەس بەڵام پیاوی ژیر و نەبەرد کەسێکە کە بە ژیری و هێمنی کاری خۆیە باتە سەر باش سەرنجی ئەم قسانە بدای پاشا بەلاتەوە گران نەبێ ئەوەش بزانە من لەبەر ئەوە ئەو قسانەم نەکرد کە شتێکم پێ ببەخشی بەڵام ئامۆژگاریم کرد و بەزەیم پیاتە هاتەوە کە بەیدەبا قسەکەی تەواو کرد پادشا تووڕە بوو وتی ئەی بەیدەبا قسەیەکت کرد کە تا ئێستا لەم وڵاتەدا هیچ کەسێک نەیکردووە، نازانم تۆ چۆن وێرات لەگەڵ ئەم کەم هێزی و پایە بچووکیەتدا من سەرم لە هاتنت سوڕما، بەڵام تۆ بە زمانت خۆت بەسەرمدا زاڵ کرد بە جۆرێک کە لە ئەندازە تێپەڕی، لەبەرئەوە لە سزادانی تۆ چاکترم دەست ناکەوێ کە جارێکی تر هیچ کەسێ نەتوانێ بەم جۆرە قسە لەگەڵ پادشایاندا بکا. بۆ ئەوەی کە ببی بە پەندێک بۆ ئەوانەی وەکو تۆن پاشا فەرمانی دا کە لە سێدارەی بدەن بەڵام دوایی وتی جارێ بیخەنە بەندینخانەوە کە گرتیان پادشا فەرمانی دەرکرد بۆ قوتابیەکانی و ئەوانەی کە لەگەڵیدا کۆبنەوە و ئەوانیش ڕێن کرد و لە دوورگە و دەریاکان خۆیان حەشاردا بەیدەبا چەند ڕۆژێک لە بەندیخانە مایەوە و کەس لە ترسی پادشا باسی ناکرد هەتا شەوێک پادشا خەوی لێزڕا و چاوی بڕی بۆ ئاسمان و بیری لە گەڕانی ئەستێرە کردەوە و خۆی بەوە خەریک کردبوو لەو کاتەدا بەیدەبا هاتە بیری و ئەو قسە ناخۆشانەی کە لەگەڵیدا کردبووی هەمووی هاتەوە یاد زۆر پەشیمان بۆوە و لە بێهۆشی ڕزگاری بوو لە دڵی خۆیدا وتی کارێکی خراپم کرد بەرامبەر بەم فەیلەسووفە. زاناکان وتویانە چوار شت هەیە کە نابێ لە پادشادا هەبێ یەکەم تووڕەیی چونکە کینا خاتە و پیاو ڕسواکە دووەم ڕەزیلی چونکە بە چاکە باسی ناکەن و بە تایبەتی ئەگەر هەژار نەبێ سێم درۆکردن چونکە کەس ناوێ بە هاوڕێی چوارم قسەی ڕق کە لە بێ مێشکی و نەزانین خراپترە من پیاوێک کاتە لام و ئامۆژگاری کردم کەچی بە خراپە پاداشتم دایەوە پاشا فەرمانی دا بەیدەبا بهێنن. کە هات، پادشا لێی پرسی، ئەی بەیدەبا، لە قسەکانتا خۆ نیازت سووکردنی من نەبوو؟ بەیدەبا وتی، ئەی پادشای گەورە، ئەوەی من بە تۆم وت سوودی خۆت و گەلەکەتی تیا بوو. پادشا وتی، ئێستا ئەبێ قسەکان هەمووی بکەیتەوە و هیچی بەجێ نەهێڵی. بەیدەبا دەستی کرد بە هۆنینەوەی قسەکانی. پادشا گوێی ڕاگرتبوو و هەر شتێکی لێ بیست زەویەکەی بەردەمی چاڵە کرد بە شتێک کە بەدەستیەوە بوو لە پاشا سەری بەرز کردەوە و فەرمانیدا کە دابنیشێ و پێی وت ئەی بەی دەبا قسەکانتم بەلاوە زۆر جوان بوو وەکاری لێکردم ئیتر تۆ هەرچی بڵێی من واکەم پاشا فەرمانی کرد و پێوەندەکەیان کردەوە و دیاریکی جوانی دایە ئەویش بە سوپاسەوە وەری گرت و وتی ئەی پادشا ئەو قسانەی کە من بە تۆم گەیاند جگە لەوانە هیچ بەکاری تۆ نایە پادشا وتی ڕازەکەی ئەی زانای تێگەیشتوو ئەوە تۆم کرد بە سەرۆک وەزیری ئەم گەلە. بەیدەبا لە پێشدا داوای لێ کرد کە لێی ببوورێ، وتی ئەم کارە هەر بە تۆ ئەکرێ ئەی پادشا. پادشاش لێی خۆش بوو کە بەیدەبا ڕۆیشت، پاشا ناردی بە شوێنیدا و پێی وت، من ئەزانم ئەم کارە بە تۆ نەبێ بە کەسی تر ناکرێ. لەبەرئەوە ئەبێ وەری بگری. ئەویش وەری گرت و بووە سەرۆک وەزیر، کڵاوی زێریان کردە سەر و لە سەر ڕەوشتی ئەو کاتە بە ناو شاردا گێڕایان، لە پاشان لە بارەگای دادگا دانیشت و مافی لە زۆردارە سەندەوە و بە چاوی یەکسانی سەیری دەوڵەمەند و هەژاری ئەکرد و گەلێ یاسای بە کڵکی دانا و ماڵێکی زۆری بەخشی، قوتابیەکانی لە هەموو لایەکەوە هاتنەوە و زۆر سوپاسی خۆیان کرد، بەرامبەر بەم سەرکەوتنەی بەیدەبە لە چارەکردنی ڕەوشی پادشای هیند دەبشلیم و ئەو ڕۆژە بوو بە جەژنێک کە هەتا ئێستا ئەیگێڕنەوە. بەیدەبە لە کاتی بێ ئیشیدا کتێبی ڕامیاری زۆر وردی دانا کە پادشا لە سەری ئەڕۆیشت و کاری پێکرد لە بابەت کاروباری گەلەوە. بەم جۆرە پادشاکانی دراوسێی بوون بە دۆستی و گەل شاد بوو بەو جۆرە پادشا وازی لە ڕەوشتە کۆنەکانی هێنا و کەوتە چاکە و دادپەرستی. بەیدەبا قوتابیەکانی کۆکردەوە و ڕێزی گرتن و چاکەی لەگەڵ کردن و پێی وتن، ئەزانم کە چوومە لای پادشا ئێوە بە نەزانتانە زانیم، واتان وت بەیدەبا سەری لێ تێکچووە، بەڵام من لە زانایانم بیستووە کە پادشایان جۆرە مەستیەکیان لەگەڵدایە وەکو مەستبوونی مەی وایە. بەهۆی پەند و ئامۆژگاری زانایانەوە نەبێ ڕزگاریان نابێ لەو مەستیە هەر لەبەرئەوەیە کە پادشایە نەبێ گوێ لە قسەی زانایان بگرن لەسەر زاناش پێویستە کە ڕەوشتی پادشا ڕاست بکاتەوە و بیخاتە سەر ڕێی ڕاست بامۆژگاری و پەندی بەرز هەر لەبەر قسەی زاناکان بووە کە وتویانە لەسەر زانا پێویستە کە پادشا لە خەوی بێ هۆشی ئاگادار بکاتەوە وەک پزیشک کە تا توانێ ئەبێ باش نەخۆش دەرمان بکا منیش حەزم نەکرد کە لە پاش ئێمە بە خراپە ناوم ببرێ و پێم بڵێن بەی دەبای فەیلەسوف لە کاتی دەبشلیمی زۆرداردا بووە بەڵام نەیتوانی بیخاتە سەر ڕێی ڕاست و وا گەر کەسێک پێیان بڵێ لە ترسی گیانی خۆی نەیوێراوە ئەیانوت با لە دەستی ڕای بکردایە و نیشتیمانی بەجێ هێشتایە نیشتیمان بەجێهێشتن ستەمە لەبەرەوە وام بە چاک زانی کە گیانی خۆم بەخت بکەم یان بگەم بە ئامانج لەو ڕێیەدا چونکە زانەکان و تویانە کەس ناگاتە پایەکی بەرز بە سێشت نەبێ بە هەوڵێکی زۆر یا بە لەناوبردنی ماڵ یان ئاوارەبوون لە ڕێی ئاییندا. ئەوەی کە ئازار نەکێشێ ئارەزوو ناچێژێ. وە پادشا دەبشلیم فەرمانی پێکردووم کە کتێبێکی بۆ دابنێم کە پڕی بێ لە پەند و ئامۆژگاری و هونەری بەرز. لەبەرئەوە ئەمەوێ کە هەر یەکە لە ئێوە شتێک دابنێ لە بابەت هەر وێژە و هونەر و زانینێک کە خۆیی زانێ بۆ ئەوەی تێبگەم کە هەر یەکە لە ئێوە پلەی زانینی چەندەیە قوتابیەکان وتیان ئەی زانای گەورە ئەوەی بە تۆ دراوە لە زانین و تێگەیشتن و ڕەوشت هەرگیز بە ئێمە نەدراوە تۆ گەورەی ئێمەی و گەر شتێک بزانین بە هۆی تۆیە و ژیانی ئێمە لە دەستی تۆدایە بەڵام ئێمەش خۆمان ماندوێکەین پادشاش هەر لەسەر ئەو ڕێی کە بەیدەبا بۆی دانابوو مایەوە و وڵاتەکەی بەتەواوەتی جێگیر بوو ترسی دوژمنانی نەما و سەیری ئەو کتێبانەیە کەرد کە زانا و فەیلەسوفەکانی هیند بۆ باوک و باپیرانیان دانابوو ئەویش حەزیە کرد کە کتێبیکی وای هەبێ بە ناوی خۆیەوە دانرابێ کە لە بابەت ڕۆژانی ڕابردووێەوە بدوێ ئەوەش یەزانی کە ئەمە بە بەیدەبانە بێ بە کەسی تر ناکرێ لەبەر ئەوە پێی وت ئەی بەیدەبا تۆ فەیلەسوفی گەورەی هیندی من سەیری گەنجینەکانی پادشایانی هیندم کردووە کاریەکەیەن کتێبێکی تایبەتی خۆی هەیە کە لە بابەت ڕۆژانی خۆی و گەلەکەیەوە ئەدوێ من ئەترسم بمرم و کتێبێکی وا نەبێ کە لە دوای خۆم یادی پێ بکرێتەوە لەبەرەوە حەزەکەم کە کتێبێکی نایەبم بۆ دابنێی و بە هەموو زانینتەوە کاری تێدا بکەی دیوی دەرەوەی ڕامیاری و سوودی گەلی تیابێ ناوەوەی ڕەوشت و ڕامیاری پادشای تێدابێ بەرامبەر بە گەل کە بەهۆی ئەوەوە خۆم و گەلەکەم لە زۆر تەنگ و چەڵەمە ڕزگارمان ببێ لە دوای خۆم ساڵەهای ساڵ بمێنێتەوە کە بەیدەبە ئەوەی بیست سەری بۆ خستە سەر زەوی و لە پاشان وتی ئەی پادشای گەورە ئەستێرەی تۆ ڕووی کردۆتە بەرزی و نەگبەتی بەری داوی و ڕۆژت درێژ بووە چونکە زانین و ژیری پادشا ئەباتە بەرزترین پلە خوا بتێڵێ و بە خۆشی هەر فەرمانێک ئەیکەی سەرم لە ڕێتە پادشا وتی تاقیم کردیتەوە و زانیم کە کاری پادشایەن بە تۆ کرێ ئەمەوێ کتێبەکەم تێکەڵ بکەی لە زانین و پەند و گاڵتە و گەپ بەیرەبا وتی ئەوە بڕیارم دا کە ئەوە دابنێم و ڕێک کەوتن کە بە ماوەی ساڵێک تەواوی بکا پاشاش خەڵاتی کرد بەیدەما ماوەیەک مایەوە و بینی لەوە کردەوە کە کتێبەکە چۆن دابنێ و چۆن دەست پێ بکە لە پاشان قوتابیەکانی کۆکردەوە و پێی وتن پادشا داواکاریەگەکە کە شانازی ئێمە و وڵاتەکەمانی تێدایە بەم جۆرە لە بابەت کتێبەکەوە دوا کە چۆنی دابنێ هەتا پادشا دڵخۆش بکا. قوتابێکان هەر چەندە بیریان کردەوە نەیان توانی کە چارەیەک بۆم کارە بدۆزنەوە. کا بەیدەبا تێگەیشت قوتابیەکانی ناتوانن، لە دڵی خۆیدا وتی، کەشتی لە دەریادا بە کەشتیوان ئەڕوا. چونکە لە کاتی خواربوونیدا ڕاستی ئەکەنەوە، بەڵام سەرۆکی کەشتیەکە بە تەنها ڕێی باش بۆ کەشتیەکە ئەدۆزێتەوە کە بە ناو شەپۆلی سەختی دەریادا ئەڕوا و هەر کاتێک کە پڕ بوو لە سوار و کەشتیوانی زۆر سەرۆکەکە دڵنیا نابێ لەوەی کە کەشتیەکە نقوم نەبێ و هەمووی لە ناو نەچن بەم جۆرە بەیدەبا خۆی بیری کردەوە لە دانانی دەرگای یەکەمی کتێبەکە هەتا توانی دایبنێ لەگەڵ یەکێک لە قوتابیە باوەڕپێکراوەکانی خۆی لەگەڵ چەند پارچە کاغەزێک کە لەو کاتەدا بەکارەهێنرا واندێ خۆراک کە بەشی ئەو ماوەیە بکە لە پاشان دەرگایان لەسەر خۆیان داخست و بەیدەبا ڕێکی خست و قوتابیەکەی ئەینوسی وە خۆی دووبارە پێیدا چووەوە هەتا بە تەواوەتی جێگیر بوو نووسرایەوە لەم کتێبەدا چواردە بەشی ڕێکخست کاریەکە لەوی تر جیاواز بوو لە هەر بەشێکدا پرسیار و وەڵامی ڕێکخست کاوەی سەیری بکە کەڵکی لێ وەربگرێ ئەم بەشانەی کرد بە یەک کتێب و ناوی نا کتێبی کەلیلە و دیمنە کە لەسەر زمانی دڕندە و باڵندە و گیانلەوەرانی تر ڕێکی خستووە بۆ ئەوەی هەموو کەسێک بە دەرەوەی قسەکان گاڵتە و گەپی دەست بکەوێ و ناوەڕۆکی قسەکانیش زانایان مێشکیانی پێ زاخاو بدەن، هەروەها ڕازاندیەوە بەوەی کە پیاو کەڵکی لێ وەرەگرێ لە کاروباری خۆی و کەس و کاری و دانیشتوان و وڵاتەکەی، هەروەها لە کاروباری ئاین و دواڕۆژ وارچی پێویستی هەیە، پیاو فێرەکات کە چۆنە بێ گوێڕایەڵی پادشایان بێ و چ کاتێک لێیان دوور بکەوێتەوە و بەم جۆرە کردی بە کتێبێکی زۆر نایەب. کە پیاو لە دوو لاوە کەڵکی لێ وەرگرێ باسی گیانلەوەران و گاڵتە و گەپ و قسەکانیان بۆ پەند و ئامۆژگاری دەستپێکردنی کتێبەکە لە بابەت هاوڕێیەتیەوە دوێ کە چۆن دوو خۆشەویست بە فێڵی دوزمان لێگەڕەنجێن و بەو جۆرە کە پادشا فەرمانی کردبوو بەیدەبا بە قوتابیەکەی وت ئەویش ئەینوسی لە فەلسەفە و گاڵتە و گەپ و بەیدە باڵێ هەر کاتێک زانین قسەی نووسەرانی زۆر تێکەڵ بوو تێگەچێ و بەکار نامێنێ بەم جۆرە لەگەڵ قوتابیەکەدا بیریانە کردەوە هەتا گەیشتنەوەی کە قسەکانیان لەسەر زمانی دوو چوار پێ بێ بەمەش شوێنی گاڵتە و گەپیان دەستکەوت و بە قسەکانیان شوێنی پەند و ئامۆژگاریان دەستکەوت هەر لەبەر ئەوە بوو کە زانایان و تێگەیشتوان گوێیان لە پەندە بەرزەکان یەگرت و وازیان لە گیان لەوەر و گاڵتە و گەپ هێنا بەڵام نەزان و تێگەیشتوان وازیان لە پەندە بەنرخەکان هێنا و بەلای گاڵتە و گەپەکەدا لایان کردەوە و سەریان لە قسەکردنی ئەم دوو چوار پێیە سوڕما و نەیانەزانی کە ئەمە لەبەر ئامۆژگاری و زانینە کە لەسەر زمانی ئەمانە دانراوە کە قسە ناکەن چونکە بەیدەبا هەندێک ئامانجی لە دەرگای یەکەمی کتێبەکەدا هەیە کە تێمانەگەیەنێ کە پیاوی دووزمان دۆست و برادەر لەیەگەکە لەبەر ئارەزووی خۆی لەبەر ئەوە ئەبێ ئاگاداری خۆیان بن و گوێ لە قسەی دووزمان ڕانەگرن. بەم جۆرە بەی دەبا و قوتابیەکی مانەوە هەتا کتێبەکەیان بە ماوەی ساڵێک تەواو کرد. کە ساڵەکە تەواو بوو پاشا ڕای سپارد کە پێی بڵێن ساڵەکە تەواو بووە و چیت کرد؟ بەی دەبا وەڵامی بۆ ناردەوە کە کتێبەکەی تەواو کردووە. با پاشا فەرمان بدا بە دانیشتوانی شار کۆ ببنەوە. هەتا بۆیان بخوێنێتەوە. پادشا زۆری پێخۆش بوو. دانیشتوانی وڵاتەکەی لە دوور و نزیکەوە بانگەکرد بۆ گوێگرتن لە خوێندنەوەی کتێبەکە. لەو ڕۆژەدا کە دەیان نابوو هەموویان کۆبوونەوە. پاشا فەرمانی دابوو کە تەختی وەکوو تەختەکەی خۆی بۆ بەیدەبا ڕێک بخرێ و کورسی بۆ زانایان و شازادە و گەورە پیاوان ڕیز کرابوو. بەیدەباش ئەو بەرگەی لەبەر کردبوو. کە پێوەی چوو بۆ لای پادشایان، کتێبەکەشی بەسەر دەستی قوتابیەکەیەوە بوو. دانیشتوان لە هەموو لایەکەوە لەبەری هەستان، پادشاش هەستا و سوپاسی کرد، بەیدەبا سەری بۆ پادشا خستە سەر زەوی و سەری بەرز نەکردەوە و پادشا وتی، سەرت بەرز کەرەوە، ئەمڕۆ ڕۆژی خۆشی و حەسانەوەیە، ئەی بەیدەبا. کاتێک کە دانیشتن بۆ خوێندنەوەی، پاشا لە بابەت مانای هەموو بەشەکەوە پرسیاری لێکرد ئەویش تێیەگەیاند بەم جۆرە پادشا زیاتر سەری سوڕما و زیاتر دڵی خۆشە بوو کە بەیدەبا کتێبەکەی تەواو کرد پادشا وتی ئەی بەیدەبا هەر پادشایی نەبێ داوای چیەکەی با پێت بەخشم بەیدەبا داوای کامەرانی پادشای لەخوا کرد و وتی، ئەی پادشا من ئیشم بە ماڵ نییە و لەم جلانەی خۆشم زیاتر لە بەری ناکەم، بەڵام داوای یەک شت لە پاشا ئەکەم، ئەویش ئەوەیە کە فەرمان بدەی ئەم کتێبەم بۆ بنووسنەوە و پارێزگاری تەواوی لێ بکەن و نەیەڵی کە لە خانەی زانست بچێتە دەرەوە، چونکە ئەترسم لە وڵاتی هیند دەری بکەن و بە تایبەتی لە دانیشتووانی ئێران ترسم هەیە ئەگەر پێ بزانن ئەیبەن. پادشا پەیمانی دایە کەو کارە بکا و لە پاشان بانگی قوتابیەکانی کرد و خەڵاتی کردن. لە پاش ماوەیەک کیسرا ئەنوشیروان بوو بە پاشای ئێران و زۆر حەزی لە کتێبی زانینە کرد بەوەی زانی کەوا کتێبیکی گەورە و بەناوبانگ لە هیند هەیە و خۆی بۆ نەگیرا و هەتا برزەوی پزیشکی بۆ نارد ئەویش چوو لەوێ نەهاتەوە هەتا لە وڵاتی هیند دەری هێنا و بردی خۆشەویستان ئەڵلقەی ئەمڕۆ لێرەدا کۆتایی هات بەڵام ڕوودا و بە سەرهاتەکانی جارێ کۆتاییان نەهاتووە لاڵقەی داهاتوودا با بەشەکانی تری ئەم چیرۆکە ئاشنابن.